جادە یا پشتی جادە هەر چاری ئەوەیە تۆبە بکا بەڕێزان مرۆڤ مەخلوقێکی عەجولە و زوو شتی لەبیر دەچێتەوە کورەی نەفس و ئارەزووەکانیش بەردەوام لە ناخیەوە گینگڵی دەدەن بۆ خراپەکردن سپای شەڕی شەیتان و کوفر و نیفاقیش لە دەرەوە هانی دەدەن و گوناح و تاوانی لەبەرچاو جوان و شیرین دەکەن تا گیرۆدە دەبێت دووچار دەبێ جا ئیتر گاڵتەی پێدەکەن و دەیتۆقێنن بەوەی کە هەرگیز خوا لێی خۆش نابێت. ڕەفیقی خراپ شەیتان دوو ئیشی هەیە لەگەڵ هەرێکێکمانە یەکەم ئەیەوێت تووشی تاوانمان بکە کە تاوانەکەمان کرد ئیشی دووەمی دەست پێەکە ئەڵێ تازە خوا لە تۆ خۆش نابێت تازدە تەواو تۆ تەواو ئاگاتان لەو دوو خاڵە بێ یەکەم جار هانت ئەدا کە مەثلی شەیطانی ئذ قال للئینسانی کفر پێڵێ کافر بە، بێ ئەمری خوا بکە، فلما کفر، دوای ئەوەی گوناحەکەی کرد، قال انی بریء منک، ئەڵێ من بەریم لە تۆ، انی اخاف اللە، شەیتان ئەڵێ من لە خوا ئەترسم. ئاگاو لێ بێ لێو تێک نەچێ. لە بەرامبەر ئەم ئۆردو و لەشکرە گەورە و ترسناکەی شەڕدا، لە ناخی مرۆڤدا چرایەک هەیە، چەند کزیش بێت، بەڵام گڵۆپێکی سەوزە و تروسکەی هیوای تیا گەش دەکاتەوە، بانگی فیترەتە و نەفسی لەوامەش دەکەوێتە سەر کۆنە و پەشیمانی پێ دەردەبڕێت. لەو لایشەوە خوایەک، خوا خوایەک ارحم الراحمین یەک زنجیرە پێغەمبەران و بانگخوازی دڵسۆز و کتێب و شەریعەتی ڕەوانە کردووە بە پشتیوانی سوپای ئاسمانی فریشتەکان کە دەستی ئەو مرۆڤە دەگرن و بانگی دەکەن و هیوای بەهێز دەکەن و پێی دەڵێن نائومێد نەبیت تۆ خۆت چیت و تاوانی تۆ چییە بەرامبەر بە کێو و چیای ڕەحمەت و لێخۆشبوونی پەروەردگارت؟ قل یا عبادی الذین اسرفو علی انفسهم لا تقنطوا من رحمة اللە ان اللە یغفر الذنوب جمیعا گەورەترین ئایەت لە قورئانە ئومێد و هیوا بە ئینسان دروستکا ئەو ئایەتەیە خوا ئەفەرموێ بە پێغەمبەر خۆشەویستەکەم بڵێ بە خەڵک. بە مەرجی گەڕانەوە بۆ لای خوا. لەو لاوە خوا ئەفەرمێ، ان اللە یحب التوابین و یحب المتطهرین، ئەوانەی تۆبەکارن خوا خۆشی ئەوێن. گوناحبار چیتەوێ؟ گوناحبار چیمانەوێ؟ کە تۆبەمان کرد خوا خۆشی ئەوێین. بەو شاڵینە و بوخچە گوناحەوە، کە وتمان یاڕەبی گەڕامەوە هاتمەوە تەوبە بێ یاڕەبی پەشیمانم یاڕەبی خەجاڵەتم یاڕەبی ئیتر خوا وەرم ئەگرێ و خۆشیشی ئەوێم خۆشەویستی خوا زۆر گەورەیە ان الله يحب التوابین ئەوانەی تۆبەکارن خوا خۆشی ئەوێن و ئەوانەی پاک و خاوێنی ڕائەگرن خوا خۆشی ئەوێن چەندین ئایەت و فەرموودەی تر کە هەموویان لەلایەک فەرمانن بۆ بەندەکان بە تۆبەکردن، ئەمرمان پێەکەن تۆبە بکەین، لەلایەکیش مژدەبەخشن و نائومێدی ڕەوێنن بۆ بەندە گوناهبار و یاخییەکان. بۆیە پێم باش بوو لەم دووهەم جومعەی ڕەمەزانەدا باسێکی تۆبە و مەرجەکانی و مژدەکانی بکەم بە هیوای ئەوەی چەندین برا و خوشک و ڕۆڵەی ئەم گەلە بە ئاگا بهێنمەوە و هەڵوێستەیەک بکەن و لەگەڵ پەروەردگار پردی پەیوەندی بەندایەتی و پەروەردگارێتی ئەو ببەستن و ئەوەی ماوە لە ژیان لە دەست دەرنەچێ بە کوردی تۆبە واتە دەستهەڵگرتن لە تاوان، پەشیمانی لەوەی لەدەستت چووە، بڕیاردان بە نەگەڕانەوە بۆ سەر ئەو حاڵەتە خراپ و نەشیاوانەی پێشوو. ئەوە مەعنای تەوبەیە. دەستهەڵبگری لە گوناه. تۆ ئیستا بەڕۆژوویت. تۆ ئیمشەو تەراویحە کردووە. تۆ ئیسا لە جومعەیای. تۆ مەعلوم تەسبیحات ئەکەی سونەتەکانیش ئەکەی تۆ مەعلوم سەرفترە ئەدەی خێر ئەکەی ئیجا باشە مامۆستا من دەست لە چی هەڵبگرم عەزیزەکەم عەزیزەکەم بڕۆ بۆ عیادەی دکتۆرەکان هەر عیادەیەک ئەڕۆی سەدان کەسی تیایە ئەوەیان هی چاوە ناچێ بۆ لای مەعیدە، ئەوەیان هی گورچیلەیە، ناچێ بۆ لای ئێسقان، ئەوەیان هینی غودەیە، ناچێ بۆ لای پرۆستات، تۆیش بزانە کام نەخۆشیت هەیە لەوە تەوبە بکە، مەڵێ شکور نوێژەکەم الحمدللە، الحمدللە، ڕۆژو ئەگری نوێژەکەی نا، بۆ نەخۆشی بگەڕێ، بچۆ بۆ عیادەکەی خۆت. بزانە کوێت یەشێ بزانە چیت خراپە چاوت خراپە بینێ گوێت خراپە بیسێ زمانت خراپەڵێ دەستت خراپەکا پێت بۆ خراپ ئەڕوا دڵت بۆ خراپ لێ ئەدا حەسودی بەخیلی چروکی ترسنۆکی گومانای و دڵپیسی بەو ئاو ماڵی ڕۆڵێکی خراپی لەگەڵ باوک و دایکتا مێردێکی خراپی، ژنێکی خراپی، باوک و دایکێکی خراپی، حکوومەتێکی خراپی، میللەتێکی خراپی، دەوڵەمەنێکی خراپی، کرێکارێکی خراپی، موهەندیس و دکتۆرێکی خراپی، کاکە سەیری خۆت بکە خۆت یەکسەر مەڵێ زاڵمەکان، تۆبە بکە لەوەی خۆت لەوەی خۆت. ڕسول الله گیان ئەفەرمێ إني لأتوب إلى الله في اليوم أكثر من سبعين مرة زياتر لحفتا جار لحديثكي ترى فرمي إني أتوب إلى الله في اليوم مئة مرة سەد جار تۆبە ئەکەم پێغەمبەر خوا لە گوناهی لەوە پێش و لەوە دوایشی خۆش بووە خوا مەقامی مەحمودی ئاوەتێ بردوێتی بۆ سیدرەت المنتها کەچی هاتووە تۆ ئەڵێ ڕۆژی سەد جار ئەگەڕێمەوە بۆ لای خوا و داوای لێ خۆشبوونی لێ ئەکەم گیانەکەم با چاو لەو عەزیزە بکەین با چاو لەو سەروەرە بکەین با ئەوە ئولگومان بێ ئەوە مامۆسامان بێ سێ مەرجم باس کرد یەکەم دەستهەڵگرتن لەو گوناهەی هەتە ئێستات بڕیار بە ئیتر ئەو گوناهە نەکەی لەم ڕۆژانە لە سلێمانی لە گەراجێکا سیارەکەم وەسان کوڕێکی گەنجی جوانی تیا بووتی مامەساوتم بەڵێوتی ئیجاازەیە بە یەک و ڕسمی بگرین وتم حەزی لێ ناکەم بەس کە ڕوم لێ نەی فەرموو ڕەسمێکمان گر وتی مامۆستا وتم بەڵێ وتی وەڵاهی حەچی خوا حەسکا و تۆ پێو خۆش بێ من ئەیکەم بەس یەک عیبم مەیە وتم چیە وتی نوێژ ناکەم وتم گوڵە گیان نوێش خراپە وتی وەڵی مامۆستا ئەیکەم و خاوبم و ئەیکەم و خاوبم و وتم یەک سلفی ئەوێ یەک سلف تۆزێ مردانە سلفێ لێ بە لەو هەورازە سەرکەوتی ئیتر نوێش لە کەباب خۆشترە ئەی کاکی سەرۆک عەشیرەت، ئەی کاکی سەرۆک حکوومەت، ئەی وەزیر، ئەی مودیر، ئەی قەوم، ئەی قوتابی، ئەی مامۆستا، ئەی گەنجی پێکەوتوو، ئەی ئەهلی ئینتەرنێت، ئەی ئەهلی تەلەفزیۆن و سیدی، ئەزانن ئەبێ لە چی تەوبە بکەین؟ ئەڕۆی لەگەڵ مۆبایلەکەت و ئینتەرنێتەکەتا شتێکی پیس دێتە بەرچاو چاوت پێەکەوێ بە دوایە نەگەڕاوی سێرچ بۆ نەکردووە چەند مهمە ئەگەر بۆت سرایە و بیسڕیتەوە ئەوە یەک ئەگەر نا مەڕەل کیران بڕۆ بەسەریا بڕۆ بۆ شوێنێکی پاک کە ئیسیفادەی تێ ئەەکەی ئەوە پێغەمبەری خوا ئەفەرمێ بە حەزرەتی عەلی یەکەم چاو چاو هەڵتەقی بە ئافرەتێکە ئەو ئەلیە ناگیرێ چونکە دەسەڵاتی نییە ئەو لەو کۆڵانەوە هاتوێش ئاڕووی چاوە پێ هەڵتەقی ولا تتبع النظرة النظرة نەکەی جارێتر بە دوایا بگەڕێی هەر بگەڕێیت و هەر لا بکەیت و هەر لا بکەیت و نا فإن لك الأولى وليس لك الثانية دووهەم بۆ تۆ نییە لەسەر تەنووسرێ جا گەنجەکان تخوا حەیف نی ئەو ڕەمەزانە بڕوا نەتوانی خەتمێکی قورئان بکەی تخوا حەیف نی ئەو ڕەمەزانە بڕوا نەتوانی فێری قورئان ببی فێری قورئان ببی فێری قورئان فێری زۆر شت بووین بەس فێری قورئان نەبووین لە گرتە ڤیددیۆییەکە بینیم دوو مناڵ مناڵی بچکۆلە پێنج ساڵان پێنج ساڵان گەنجەکان جوانەکان خەریجی زانکۆکان ئامادەییەکان عەزیزەکان خوشکە بەڕێزەکان کە دوای گوێیان لە دەنگمە تخوا حەیف نییە حەیف نییە خوێنەواربی و کەلام وڵا نەزانی نەگەڕێیتەوە بۆ لای قورآن نەگەڕێیتەوە بۆ لای ڕسول الله گیان دەست هەڵگرتن لە گوناح ئەمە یەک پەشیمانی لەوەی ڕۆی ئەوە دوو بڕیار بدەی نەگەڕیتەوە سەری ئەوە سێ بەڕێزێک تەلەفۆنی بۆ کردم ئەڵێ مامۆسا من ئەخۆمەوە طبعا عرق ئەڵێ مەشروباتی حرام ئەڵێ وتم ئێ وتی ئەڵێن هەرکەسێ عەرەق بخوات چل ڕۆژ نوێژ و ڕۆژووی دروست نییە من چی بکەم ڕەمەزان نەگرم خۆ دە ڕۆژی دوای ڕەمەزانیش قەرزارم وتم نا تەوبە بکە پەشیمان بەرەوە خۆت بشۆرە بڕیارێک بدە بڵێ خوایەوە هاتم بڕیار دێ نەگەڕێمەوە سەری ڕۆژەکەت بگرە نوێژەکانت بکە وتی مامۆستا دەی ئەی چاری خۆم ناکەم وتم ماڵت ئاوا بێ تۆ لەگەڵ منا بڵێ تۆ لەگەڵ مناوا بڵێ دوای ئەمە دنیای ئەگەر ئەگەر گەڕایتەوە خۆ دنیا کاول نابێ کەیفی خۆتە بەشمەم تۆ زۆر کە زێ چاوشەرکیەکە لەگەڵ تۆ بە بە شەرتی چەقۆ تۆ بەیەکە دوایی قمارەکە یەکەم بۆ ئەوەی کەوا تەواو جاڕ و پاک بێتەوە. تۆبەکردن واجبە و فەرزە لەسەر گشت مرۆڤێک باڵغ بێ و عاقڵ بێ. حەموو مرۆڤێکی باڵغ و عاقڵ ئەبێ تۆبە بکا. خوای گەورە ئەفەرمێ وتوبوا الی الله جمیعا ایها المؤمنون لعلکم تفلحون هەمووتان بگەڕێنەوە بۆ لای خوا و تۆبە بکەن ئیمانداران ئیمانداران ئەڵێ بەڵکو سەرکەوتن بەدەست بێنن. الذین یحملون العرش ئەو مەلایکەتانەی عەرشی خوایان ڕاگیر کردووە و من حوله ئەوانەش بە دەوریان یسبحونه یسبحون بحمد ربهم بەردەوام تەسبیحاتی خوا ئەکەن ئەمە یەک ویؤمنون به باوەڕیان هەیە بەخوا عەرشیان هەڵگرتووە تەسبیحاتی خوا ئەکەن ئەمە دوو ئیمانیان هەیە بەخوا ئەمە سێ ئیشی چوارەمیان وەیەستەغفیرون داوای لێخۆشبوون ئەکەن لە خوا بۆ کێ للذین آمنوا بۆ ئیمانداران بۆ گوناحباران ئەڵێن چی ئەڵێن ڕەبنا وەسعتە کل شەیء ڕەحمەتەن وعلما خوایە ڕەحمەتی تۆ هەموو شتێکی داپۆشیوە یەک داوامان هەیە لێو یەک داوا عەرشی ڕاگیر کردووە تەسبیحاتی خوا ئەکا ئیمانی هێناوە بەخوا داوای لێخۆشبوون ئەکا بۆ ئەو کەسەی تۆبە ئەکا ئەڵێ خوایە فاغفر للذین تابوا واتبعوا سبیلک ئەوانەی تۆبە ئەکەن و ڕێگەکەی تۆ ئەگرن وقهم عذاب الجحیم خوایە لە ئاگری دۆزەخ بیان پارێزە مامۆستا دوعای خێرمان بۆ بکە. بگەڕێنەوە بۆ لای خوا تۆبە بکەن، فإنی اتوب فی الیوم الیه مئة مرە، من لە ڕۆژێکا سەد جار ئەگەڕێمەوە بۆ لای خوا و تۆبە ئەکەم و داوای لێخۆشبوونی لێ ئەکەم، ئیمامی موسلیم ڕیوایەتی کردووە. لە فەرموودەیە ترا ئەفەرموێ، تقبل توبة العبد ما لم يغرغر، بەندە هەتا گیان ئەگاتە ئائێرەی غەرغەرە، ئیتر دەست و قاچ و شتی شلە بێ، گیانی تیا نامێنێ هاتۆتە ئەوێ بە حاڵ ئاوا بە لۆکە لێوی تە ڕەکەن تا ئەو کاتەش تۆبەی لێ قبوڵ ئەکرێ بەس کە گەییە ئەوێ ئیتر دەرگای تۆبە دا ئەخرێ خوا پەنامان با نازانین کە یەگەینە ئەوێ یەک چیرۆکی تۆبەکارێکتان بۆ ئەگێڕمەوە بە کورتی بە تایبەتی بۆ جیلی گەنج کە خۆی دەیگێڕێتەوە کەسێکە ئەڵێ من مدمین بووم لەگەڵ جگەرە و نێرگەلە و خواردنەوەی مەشروبات و ئەمانە عمرم شەش ساڵ بوو هیچم نەزانی لە ماڵێکا بووم پڕ بوو لە مسیبەت باوکم دایکمی تەڵاقدا من لەو بەینە بێ باوک و دایک کەوتم هەر ئەمە نا دایکم شووی کرد باوکیشم ژنێکی تری هێنا ژنەکەی باوکم زۆر خراپ بوو لەگەڵما مێردەکەی دایکم زۆر خراپ بوو لەگەڵما ئەچم بۆ ماڵی ئەوان و ئەچم بۆ ماڵی ئەوانیش هەردوو لایش پێیانەکردم کە دواکەوتم باوکم ئەوی لە کوێ بووی ئەموو لە لای دایکم بووم کە دواکەوتم لە لای دایکم ئەوی لە کوێ بووی ئەمووم لە لای باوکم بووم بیانووی بۆ دروست بوو بوو لەبەر ناخۆشی ماڵ خێمدا ڕەفیقی خراپ چوون بۆ کۆوان چوون بۆ باغ چوون بۆ سەنتەر چوون بۆ ئەو کافتریا ئەو شتانە ڕێم کەوت لە ڕەفیقی خراپ ئیتر من مەجالێکم بۆ دروست بوو خەڵک ماڵی هەیە ئەڕواتۆ من ماڵم نییە ئەوانیش لەبەر خاتری خۆیان باوەشیان کردبوو بە منا وەکو برا ئەیان گوشیم بە خۆیانەوە بەڵام نیازیان زۆر خراپ و پیس بوو هەتا زۆربەی کاتم لەگەڵیانا بەسەر دەبرد ئەوە تیاچوونی من لەوێ دەستی پێکرد دایکم تەلاق درا و باوکم ژنێکی تریە ناو دایکش بشووی کرد منیش سرم لەوێەوە دەرچوو باش بەڵام ئەڵێ هەنگاوێکی تراتە پێشەوە ئەویش ئەوە بوو خی گەورە و پەروەردگار شتێکی ساز کرد بۆ من ئەڵێ شەوێک لە شەوەکان دوای ئەوەی کەوا شەوگارمان زرنگاندەوە تا درەنگانێک بە یاری و بە خواردنەوە، من لەو لانەی شەیتان و زوڕیەتی شەیتانە هاتمە دەرەوە بۆ ئەوەی هەوایەکی پاک هەڵمژم بۆی دوایی بگەڕێمەوە لەزەتێکی زیاتر بگرم. من لەو کاتا خۆم بە فسفس پاڵەوانی ئەزانی کەس لە من بەختەوەرتر نەبێ ئاخر سەرخۆش و ئەوانە وان قومارچی و ئەوانە ئەڵێ بە سەیارەکە هاتینە دەرەوە سواری سەیارە بووین من و سێ ڕەفیقم وتمان با بڕۆین جەولەیە بکەین پیاسەیە بکەین هەواکی پاک هەڵمژین و دواییەینەوە جەولەیەکی تر لێرە ئەخۆینەوە ئەوەکەین ئەڵێ لە هەورازێکە سیارەکە لە دەستی وەرگرتم ڕۆی هەرچیم کرد ناتەوە کەوتی نەخوار سیارە هەپرون هەپرون بوو هەرسیانیان مردن بە ئەمری خوا من دەرچووم من گیانم دەرنەچوو بردمیان بۆ خەستەخانە دە ڕۆژ لە خەستەخانە مامەوە لە بینی ژیان و مردنا ئاگام لە خۆم نەبوو غەیبوو بە بە ئەمری خوا بەری دام هۆشم کردەوە لە دوای ڕووداوەکە بەڵام خۆم دۆزییەوە، هەستم کرد بە ئیمان لە دوای مردن. گەڕامەوە بۆ لای خوا، دەستم بەرز کردەوە، خوا تۆ من نەجات دا، تۆ لەو شوێنە منت نەجات دا، تۆ لەم حادیسە من نەجات دا، خوایە من سوپاسی تۆ ئەکەم، خوایە من گەڕامەوە بۆ لای تۆ یارب العالمین، خوایە دوو جار ڕزگارم کە خوایە مردنی سەیارەکە و مردنی مردن بەسەر عەرەق و مێز و قومار و نێرگەلەدا خوایە گیان لێت بەزیاو بێ لە خەسەخانە دەرچووم یەکسەر چووم بۆ مزگەوت نەچووم بۆ ماڵەوە هەرچی پەیوەندیم بوو بە ڕەفیقەکانمەوە بە مۆبایل و بە خەت و ئەنتەرنێتە هەموویم بڕی لام برد سوپاسی خوا ئەکەم کە داخڵ بووم بە مزگەوت لە سجنەوە بۆ مزگەوت بۆ قورئان بۆ ڕاستگۆترین پەیامی خوا تا ئێستا لەگەڵیام و وازم لێ نەهێناوە بۆیە ئامۆژگاری جوانەکان ئەکەم ڕەفیقەکانم هاوتەمەنەکانم خۆیان بپارێزن لەو گورگە هارانە لەو کتکە نەوتینانە لەو شوێنە پیسانە بڕۆن ڕەفیقێ بدۆزنەوە ڕەفیق بێ دەزگیر بێ یارمەتی دەر بێ خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکا خوا ئیسلاحی حاڵمان بکا خوا ڕەمەزان و تاعەتمان لێ قبوڵ بکا خوایە نەخۆشەکان داوای دوعای خێریان کردووە ئێمە داوا ئەکەین شیفایان بدەی تۆی شیفایان بدە خوایە شیفای نەخۆشەکان بدە خوایە شیفای هەموو نەخۆشەکان بدە خوایە شیفای هەموو نەخۆشەکان بدە خوایە هەر ماڵێ مشکلەیەکیان هەیە مشکلەکان چارەسەر بکە خوایە هەر عائلەیە گرفتێکیان هەیە گرفتەکان چارەسەر بکە خوای ئەوەی بێ هاوسەر هاوسەری باشی بەرێ ئەوەی بێ مناڵە مناڵی ساڵحی بەرێ خوای قوتابیەکانمان سەرکەوتوکەی لە ئیمتحانە خوایە لە ئیمتیحانی دنیا و قیامەتا سەرکەوتوویان کەی خوایە پرسیارەکانیان بۆ ئاسان کەی خوایە بیریان بخەیتەوە ئەوەی کەوا لە بیریان چووە فێریان کەی ئەوەی نایزانن خوایە ڕۆڵەکانمان پارێزی خوایە وڵاتمان پارێزی خوایە حکوومەت و حیزب و سیاسیەکان بخەیتە سەر ڕێگەی ڕاست خوایە خەبەریان کەیتەوە خوایە تەماع لە دڵیانا ببڕی خوایە چاوچنۆکی لە دڵیانا ببڕی بەڕێزان مەهاتیر محەمەد چوارشەمەی پێشوو چوارشەمەی پێشوو ئێمە شەمە ئینتیخاباتمان کرد ئەو چوارشەمە کردی چوارشەمەی بەر لە شەمەکەی ئێمە مەهاتیر محەمەد نەوە دو سێ ساڵ تەمەنێتی ئاماژەیشم پێکرد لە هەشت ڕۆژە ئەزان چی کردو لە هەشت ڕۆژە هەشت ڕۆژ لە چوارشەمەی بەرنگۆ هەتا چوارشەمەی پێرێ یەعنی سبحان اللە جارێ ئەوە ڕێز و زەراکەی پێش خۆی ژنەکەی و عیلەکەی و حیمایەکانی حەزری جەوی بۆ دەرکردن تیارە نابێ دەریان کا قیتار نابێ دەریان کا هەر کەسی هاوکاریان کا بۆ دەرچوون ئەوە لەگەڵ ئەوانە شەریکە هێنانیە بەر دادگا چوو تەفتیشی ماڵەکەی کردن دوو سەد و چل و دوو سنووق پارە و زێڕ و ئەسباب لە ماڵیا بوو هەموو هێنایە بۆ خەزێنەی وڵات ڕیسی دەستگای نەزاها لای برد کردوێتی بە ئیشێکی تر ئیشی پێێتی لە ماوەی هەفتەیەکە بزانێ دەی دەی دەی ئەوراقی لەسەر کۆکات و ئەڵێ بە خەڵکی وتوە خەڵکی نا نەک من مەهاتیر هەرچی وەزیر و مدیر و چی و چی هەیە نابێ هیچی بۆ بن هیچ بۆ کەس مەبن هەر زۆر زۆر نزیک بوو یەک گوڵی بۆ بەرە یەک گوڵ یەک گوڵی بۆ بەرە لای ئێمە مەسوولی دز تەرفیعەکە سیارەی بۆ بن ئاسکی بۆ بن وەڵاهی لەگەڵیا حەشر ئەکرێی لە قیامەتا کورە مرد و مرێ هەی بێ عەقڵ بەو بێ عەقڵە ئەڵێم ڕوو ناکەمە ئێوە کورە ئەو هەر نازانێ پشتی خۆی چی تایە تۆ ئازانی ئاگای لە تۆیە ئاگاو لەو کەسە بێ ئاگای لێتە کە خوایە خوایە هیدایەتی میلەتمان بەی خوایە هیدایەتی حکومەت بدەی خوایە ڕاساڵیان کەی خوایە ئەم جارەش نەمان دۆڕێنن خوایە ئەم جارەش ڕسوامان نەکەن لە بەغا خوایە نەمان کەن بەپەن لە بەردەمی شیعە و سوننە و تورکمان و مەسیحی و جوولەکە و فڵان و فیسارە